لەبەرئەوە ئەو ماشێنە کۆنەمان مابۆوە. نە فڕێیان دابوو، نە بە هیچ کۆنە فرۆشێکیشیان بەخشیبووم. تەنانەت یۆرگینیشیان ئاگادار کردبۆوە. هەر لە یەکەم ڕۆژەوە کە گواستبویەوە بۆ هۆمڵفای، زانیبووی شتێک هەیە کە بۆی نییە دەستکاری بکات. ئەو شتەش ماشێنە سوورەکە بوو. یۆرگن ئەو ماشێنەی زۆر بە لاوە گرنگ بوو، وەک شتێکی تایبەت دەیبینی. هەر بۆیە لە تاوە ماشێنێکی یاری نوێی بۆ مەریەم کڕی. وابزانم پێی خۆش نەبوو کچەکەی لە ناو هەمان ئەو ماشێنەدا دانێت کە کاتی خۆی باوکم منی تێخستبوو پاڵی پێوە نابووم. بەڵام خۆڕێکی تێچێت کاروا حەزی لە ماشێنێکی نوێتر و مۆدێرن تر کردبێت. خۆ ئەو زۆر لەسەر مۆدا ئەڕوات ئەتوانم بڵێم تا ڕادەیەک پێی خۆشە خۆشی دەربخات. بارحاڵ نامەیەک و ماشێنێکی یاری بەڵام نەنکم پاش یانزە ساڵ ئەو نهێنی بۆ دەرکەوتبوو. تەنها لەم دوادواییەدا بە خەیاڵیدا هاتبوو وتبووی ئەبێ کەسێ زات بکات و بڕواتە ئەو ئەمبارەوە و ورترێک تەماشای ئەو ماشێنە کۆنە بکات. نەنکم هەر زۆر باشی بۆ چوو بوو. ماشێنەکە تەنها ماشێن نەبوو، بەڵکو هاوکات سندوقی پۆستیش بوو. بە تەواوەتی نەمەزانی باوەڕ بەو بەسەرهاتە بکەم یان نا، چونکە هەرگیز بە دڵنیاییەوە نازانین کە دایک و باوک و باپیرانمان ڕاستمان لەگەڵاڵێن یان نا بە تایبەتیش لەو بارانەدا بڕوایان پێ ناکرێت کە باز دێتە سەر باسی ئەو شتانەی کە پێیانەوترێت بابەتە هەستیارەکان نەنکم خۆی زوو زوو ئەو شەیە بەکارهێنێ ئەمڕۆکە گەورەترین نەهێنی لە خاڵەکە بینم بۆچی هیچ کەسێکیان لە ماوەی یانزە ساڵی ڕابردووە نەیان توانیوە کۆمپیوتەرە کۆنەکەی باوکم بخەنە ئیش خۆ ئاشکرایە باوکم کاتی خۆی ئەو نامەیی بەو کۆمپیوتەرە کۆنە نووسیوە بێگومان دایان گیرسانەوە بەڵام هیچ کەسێکیان فانتاسیای هێندە نەبووە کە کۆدی کردنەوەی کۆمپیوتەرەکەی بەخەیاڵە بێت کۆمپیوتەرە کۆنەکان کۆدێکی هەبووە کە لە هەشت پی تێناپەڕی بەڵام تەنانەت دایکیشم نەیتوانیەوە کۆدە بشکێنێت من بە ڕاستی ئەوەم بەلاوە سەیرە دواتریش کۆڵیان دابوو کۆمپیوتەرەکەیان بردە بۆ هەورەبانەکە بەڵام هەروەک لەوە پێشوتم دواتر دێمەوە سەرباسی کۆمپیوتەرەکەی باوکم ئێستاکە کاتی ئەوەیە کە باوکم دەست بە قسەکانی بکات منیش هێدی هێدی کۆمەڵێک تێبینی خۆم لەگەڵ جێڕانەوەکەی ئەودا تێکەڵ کێشەکەم جگە لەوەش دواتر پاشکۆیەک بۆ نامەکەی نووسم ناچارم پاشکۆیەکی بۆ بنووسم، چونکە باوکم لە نامە دوور و درێژەکەیدا پرسیارێکی زۆر گرنگی لێ کردووم. بە ڕاستی زۆر مەبەستیەتی کە بزانێت من بە چ شێوەیەک وەڵامی ئەو پرسیارەی ئێمەوە. کۆلایەکیان دامێ و هەموو کاغەزەکانم لەگەڵ خۆما بردە ژوورەکەی خۆم. بۆ یەکەمین جار لە دیوی ناوەوە دەرگاکەم کلیل دا و یەکسەر دایکم ناڕەزایی خۆی دەربڕی. بەڵام هەر زوو بۆی دەرکەوت کە ناڕەزایەکەی هیچ سوودێکی نییە خوێندنەوەی نامەی کەسێک کە لە ژیاندا نەماوە شتێکی پڕڕێز بوو بۆم و حەزمە کرد بە تەنها بم من پێم خۆش نەبوو لەو کاتەدا خێزانەکەم بە دەورما بێن و بچن لە ڕاستیشدا نامەکەم لە باوکی خۆمەوە بۆ هاتبوو یانزە ساڵ بۆ بەجێ هێشت بووین لەبەرەوە پێویستیم بە ئارامی و هێمنی هەبوو چەند سەیر بوو کە ئەو نووسینە کۆنە بە دەستمەوە بینیم. هەر لەوە چوو کە لە پڕێکە ئەلبوومێکی نوێی پڕ لە وێنەی خۆم و باوکم دۆزی بێتەوە. لە دەرەوە بەفرێکی زۆرە باری. هەر لەو کاتەی کە لەوانەی مۆسیقاوە گەڕامەوە بۆ ماڵەوە کڕێوەیە کرد. بەڵام پێم وا نەبوو ئەو بەفرە بە زەویەوە بمێنێتەوە چونکە سەرەتای مانگی یانزە بوو. لەسەر جێگای خەوەکەم دانیشتم و دەستم بە خوێندنەوە کرد. باش دانیشتووی چۆرج هەرچۆنێک بێت کەمێک گرنگە کە بە باشی دانیشت بیت چونکە ئێستاکە ئەمەوێت چیرۆکێکی سەرنج ڕاکێشت بۆ بژێڕنەوە یان لەوانەیە ئێستاکە لەسەر قەنەفە چەرمەزەتەکە دانیشت بیت هەڵبەتە ئێ خۆ من نازانم ئێستا کە چ وەرزێکە بەڕاست خۆ لەوانەشە چیتر ماڵتان لە هۆم ڵەفای نەمابێ من لە چۆ بزانم من هیچ نازانم ئێستاکە چێ سەرۆک وەزیرانی نەرویجە سکرتێری گشتی نەتەوە یەکگرتوەکان ناوی چییە؟ ئەی تۆ ئەزانی تەلیسکۆبی هۆبڵ چی بەسەرهات؟ چۆ هیچ شتێک دەربارەی و تەلیسکۆبا زانیت؟ ئەستێرەناسەکان هیچ زانیاریی نوێیان لەو بارەیەوە بۆ دەرنەکەوتووە کە تیشک بخاتە سەر مادەی پێکهێنەری گەردوون. زۆر جار هەوڵم ماوە مەزەندەی چەند ساڵی دواتر بکەم، بەڵام هەرگیز نەمتوانی وێنەیەکی پڕاوپڕی ئێستاکەی تۆ بهێنمەوە بەرچاوم. مەبەستم لەم کاتەی ئێستاکەیە کە تێیدا هەژیت. من تەنها ئەوەندە ئەزانم کە تۆ کێ بوویت. تەنانەن ئەوەندەش نازانم کە تۆ لە چ تەمەنێکدایت کام نامەیە خوێنیتەوە ڕەنگە ئێستاکە دوانزە ساڵ یان چواردە ساڵ بیت منیش منی باوکیشت زۆر دەمێک کە ماڵەوایم لەم ژیانە کردووە لە ڕاستیدا هەر لە ئێستاوە هەستەکەم بووم بە خێوێک هەموو کەڕەتێکیش کە ئەوم بە خێڵدا دێت دەکەومە هەناسە بڕچێ ئێستاکە ئازانم بۆچی خێوەکان زۆر جار هەروەک هەورە گرماناڵێن و فیشکە فیشکیان دێت ئەوان مەبەستیان نییە بەو شێوەیە خەڵکانی چواردەوریان بترسێنن، بەڵکو لەبەرئەوەیە کە زۆر بەلایانەوە سەختە لە کاتێکی جیاوازتردا هەناسە بدەن وەک لەو کاتەی کە جاران تێیدا بوون. خۆ ئێمە تەنها شوێنێکی دیاریکراومان لە ناوبوونا نییە بەڵکو کاتێکی دیاریکراویشمان هەیە ژیان بەو شێوەیە و منیش هیچ دەسەڵاتێکم نییە من تەنها توانم لەو خاڵەوە دەست پێ بکەم کە لە کاتی ئێستاکەدا لە چواردەورمایە ئێستاکە مانگی هەشتی ساڵی 1990ە بێگومان ئەمڕۆکە مەبەستم لەو کاتەیە کە تۆ ئەم نامەی تێدا خوێنیتەوە زۆربەی هەرە زۆری ئەو شتانت لە یاد کردووە کە من و تۆ پێکەوە لەم ڕۆژە گەرمانەی هاویندا پێکەوە کردومانە چونکە و کاتە تۆ تەمەنە سێ ساڵ و نیو بوو بەڵام ڕۆژەکان هێشتام هەری خۆمان و هێشتا چەندەها ساتی خۆشی پێکەوە بوونمان لەبەردەستایە پێم خۆشە شتێکت پێ بڵێم کە لەم ماوەیەدا زۆر بیری لەکەمەوە لەگەڵ هەموو ڕۆژێکا کە تێپەڕێت و لەگەڵ کردنی هەموو شتێکی بچکۆلەدا کە من و تۆ پێکەوەیکەین دواتر بواری یادکردنەوەی منت زیاترە بێت من ئێستاکە ڕۆژەکان و هەفتەکانە ژمێرم سێشەمەی پێشوو چوینە سەر قەڵای تریڤان و لەوێەوە تەماشای نیوەی شانشینمان کرد بەڵێ هەتا وڵاتی سویدمان لێوە دیار بوو دایکیشت لەگەڵمانە بوو هەرسێکمان پێکەوە بووین بەڵام تۆ ئەوەت لە یادا جۆرج هەر هیچ نەبێت هەوڵێک نادەیت ئەوەت بیر بکەوێتەوە هەوڵێک بدا چونکە هەموو ئەو شتانە لە شوێنێکی ناوەتدا بوونیان هەیە ئەی شەمەنەفەرە گەورەکەی بڕیۆت لەبیرە؟ هەموو ڕۆژێک چەندەها کاتژمێر یاریت پێکرد وا من ئا ئێستا کا تەماشایەکێکەم لەم کاتەیە کام شتانە نووسم شەمەنەفەر و سکە و پاپۆڕ یاری لە ژووری دانیشتنەکەدا پەرش و بڵاو بوونەتەوە ڕێک هەروەک ئەو کاتەیە کە کەمێک لەم وبەر بەجێت هێشتن دواجار ناچار بووم هەموویان لە چنگت دەربهێنم بۆ ئەوەی فریای کۆبوونەوەی باخچەی ساوایان بکەوین بەڵام هێشتا لەبەر چاومە ئەڵەی دەستە بچکۆلەکانت بەردەوام یاری بۆ پارچە تەختا ناکەن و ناوێرم تەنانەت دەستکاری هیچ سکەیەکیشی بکەم ئەی کۆمپیوتەرەکەت لە یادە کە من و تۆ لە پشووی هەفتەکاندا یاری کۆمپیوتەرمان لەسرە کرد ئەو کاتەی کە تازە کڕی بوومان لە ژووری کارکردنەکەی خۆمدا لە سەرەوە دامان نابوو بەڵام چەند هەفتەیەک لەمەوبەر گواستمەوە بۆ ژووری دانیشتنەکەی خوارەوە ئێستاکە من پێم خۆشە لەو شوێنەدا بم کە هەموو شتەکانی تۆی تایە پاش نێوەڕوان تۆ دایکیش لێرن جگە لەوەش باپیرە و نەنەش لە جاران زیاتر سەردانمانەکەن ئەوە شتێکی خۆشە پاسکی لە سێتایە سەوزەکەت لە یادا ئێستاکەوا لەسەر زیخەکەی بەردرگایە و هەر لە پاسکی لەکی نوێەچێت ئەگەر لە بیرێ مابێ، ئەوا لەوانەیە لەبەرەوە بێ کە تا ئێستاکەش هەر لەو گەراجەدا یان لە ئەمبارەکەدا پاراستبێتیان. وای بۆ چم کە ئێستاکە کۆن و پەککەوتە بووبێت. یان وا نییە و بەخشیوتانە بە کۆنەفرۆشێک. ئەی ماشێنە سوورەکە جۆرج، ئەو چی بەسەر هاتووە؟ هەر هیچ نەبێت ئەبێ چەند وێنەیەکی یادەوەری ئەو هەموو پیاسانەی ناو سۆگنسڤاند لەبەر چاو بێ یان ئەبێت وێنەی ئەو هەموو پیاسانەی خانوە هاوینەکەت بێتەوە یاد ئێمە سێپشووی هەفتەی پێشوو یەک بە دوای یەکدا چوون بۆ فێڵستۆڵن بەڵام ئیدی لەوەندە زیاتر ناوێرم پرسیارە لێ بکەم بەڕاستی ناوێرم چونکە لەوانەیە نەتوانیت هیچ شتێک لەو سەردەمەی جۆرجت بێتەوە یاد ئەو کاتە کاتی منیش بوو بەڵام با شتەکان لە شوێنی خۆیاندا بهێڵینەوە. وەک لەو پێشوتم من ئەمەوێت چیرۆکێکی بۆ بگەڕمەوە بەڵام هەروە سانا نییە زمانێ بدۆزمەوە کە لەگەڵ ئەم نامەیەدا بگونجێت وابزانم هەر لە سەرتاوە هەڵێکم کرد و قسم بۆ کوڕێکی بچکۆلا کرد کە خۆم لەو بڕواایەدام باش بیناسم. بەڵام خۆ تۆ چیتر لە کاتی خوێندنەوەی ئەم دێڕانەدا هێندە بچکۆلە نیت تۆ چیتر ئەو کوڕە بچکۆلە قژ زەردە خاوەنیت هەستەکەم منگە منگەکەم هەروەک پیرێژنێکە دوێم کە قسە لەسەر مناڵێکی بچکۆلانە هەکات بەڵام ئەوە بێ عقڵیە چونکە منەمەوێت قسە لەگەڵ جۆرجی گەورەدا بکەم ئەو کەسەی کە فریانە کەوتم بیبینم ئەو کەسەی کە قەت نەمتوانی بە شێوەیەکی جددی بیدوێنم ئێستاکە تەماشای کاتژمێرەکەمەکەم سعاتێک لەمەوبەر تۆم بردە باخچەی ساوایان و گەڕامەوە ماڵەوە. هەمیشە کە بەلای جۆگەکەدا تێپەڕین، لە گالیسکەکەتدا دێیتە دەرەوە و بەردێک یان چڵەدارێک فڕێیتە ناو ئاوەکەوە. چەند ڕۆژێک لەمەوبەر بوتڵێکی ساردی بەتاڵت دۆزیەوە، ئەویشت فڕێدایە ناو ئاوەکەوە. منیش هەر تەماشامەکردی، تەنانەت نەمویست ڕێگەشت لێبگرم. لەم ماوەیەدا لە جاران زیاترێک ڕێگەت پێدەم بە ئارەزوی خۆت هەڵسوکەوت بکەی زۆرینەی ڕۆژەکانیش کاگەینە بەخشی ساوایان بەر لەوەی خوا حافیزبوون لە یەکتری بکەین تۆ ڕاکەی تەژوورەکەی خۆتەوە لەواچێ تۆ کاتت لە من کەمتر بێ سەیرە کەبی لەواکەمەوە زۆر جار وا دێتە بەرچاومان کە خەڵکانی گەورە کاتێکی زیاتریان لە بەردەستا بێت وەک لە مناڵان کە هەموو ژیانیان لەبەردەمایە خۆ من هێندە بەتەمەن نیم کە شانازی پێوە بکەم من هێشتا خۆم هەروەک پیاوێکی گەنجە بینم بەلایەنی کەمەوە باوکێکی گەنجم بەڵام لەگەڵەوەشدا زۆرم پێخۆشە بوو گەر بمتوانەیە کات بوەستێنم هیچ لاریەکم لەوە نابوو ئەگەر ئەم ڕۆژانەی کە تایدام بۆ هەتا هەتایە بەردەوام بواە بێگومان شەو و ڕۆژ بە دوای یەکترا هەردێن چونکە ڕۆژگار ڕوتێکی تایبەتی خۆی هەیە خاوەنی ڕیتمێکی تایبەتی خۆیەتی بەڵام لە لایشی ترەوە ئەخوازم سبینێم ڕێک بە هەمان شێوەی ڕۆژی پێشووترم سەر لە نوێ دەست پێ بکردایەتەوە هەستەکەم چیتر پێویستم نییە شتی تر ببینم و ئەزمونی تر بکەم ئەوەندەم بەسە کە بینیونم لەبەرەوە زۆر شادومانە بووم گەر بم توانێ ئەو شتانەی کە بینیونم وەک خۆیان بم هێشتنایەنەتەوە بەڵام وا دزەکان دەور و خولیان داوم جۆرج میوانی قێزەوەن ڕویان تێکردوم و خەریکن و زەی ژیان مەمژن شەرمیان بکردایە باشتر بوو. لەم کاتەدا لە ڕادە بەدەر پێم خۆشەکات بەم بۆ باخچەی ساوایە بەڵام لە لایەکی ترەوە زۆرم بەلاوە سەختە. ڕاستە هێشتا ئەتوانم بەبێ هیچ کێشەیەک ڕێ بکەم و پاڵ بە خۆت و ماشێنی یاریەکەتەوە بنێم، بەڵام لە هەمان کاتا ئەزانم کە لەشم زۆر ناساغە. نەخۆشیە باشەکان یەکسەر لە جێگایە تخەن. بەڵام بە شێوەیەکی گشتی نەخۆشیە بەدەکان ماوەیەکی زۆرتر لە لەشتا ئەمێنەوە و ئەو جا دواتر یەک کەڕەت بۆ هەتا هەتایە تەختەکەن هەرچەنە دڵنیام کە دایکێ شتێکی دەربارەی من بۆ باسکردووی بەڵام لەوانەیە تۆ لە یادن نەماوێ کە من خۆم پزیشک بووم ئێستاکە پشوم لە کاری خەستەخانە وەرگتووە خۆم دەردی خۆم باشەسانم من نەخۆشێک نیم کە بە ئاسانی هەڵبخەڵەتێم. کەواتە ئێستا کە دوو کاتمان لەبەردەستایە یان وردتر بڵین لەم چاوپێکەوتنەی دواجارمانە دوو کاتمان هەیە وەگەوە وایە هەریەکەمان لەلایەکەوە لەسەر لوتکەی شاخێکی تەماوی وەستابین و تەماشای یەکتری بکەین لە نێوانماندا دۆڵێکی قەشەنگی لێیە کە تۆ لەگەڵ تێپەڕبوونی ژیان تا بەجێت هێشتووە بەڵام من هەرگیز ناتوانم تۆی تێدا ببینم منەبێت لەلایەکەوە ڕەچاوی ئەو کاتە بکەم کە ئێستاکە ئەم نووسینەی تێدانووسم واتە ئەم پاشنیوەڕۆی کە تۆ لە باخشەی ساوایانیت و لە لایەکی تریشەوە ئەبێ کاتی خوێندنەوەی ئەم نووسینەش بهێنمە بەر چاوم کە تەنها هی تۆیە ئەوەش ڕێک ئەو کاتەیە کە تۆ ڕۆژێک لە ڕۆژان ئەم نووسراوە خوێنیتەوە. هێندەش بزانە کە نووسینی نامەیەک بۆ کوڕێکت کە بەجێیەڵیت جەرگت لەت لەت ئەکا. تۆش ئەو کاتەی کە ئەم نامەیە خوێنیتەوە کەمێک ئازار ئەچێژیت، بەڵام ئێستاکە تۆ پیاوێکی بچکۆلەی. ئەگەر من بتوانم ئەم چەند دێڕە بخەمە سەر کاغەز، ئەوا دەبێ تۆش توانای خوێندنەوەیانێ هەبێ. وەک ئەبینیت من هێندە تێگەیشتووم کە لەوانەیە هەموو شتێک بەجێ بێڵم خۆر و مانگ و هەموو شتێکی تریش بەجێ دێڵم کە بوونیان هەیە بە تایبەتیش تۆ دایکە جێ دێڵم ئەو حەقیقەتە و زۆر تاڵیشە شتێکی زۆر گرنگ لە خەیاڵمایە و ناچارم کە پرسیارت لێ بکەم جۆرج هەر لەبەرەوەشە کە منەم شتانت بۆ نووسم بەڵام هەتاوەکو ئەو چیرۆکە سەرنجڕاکێشەت بۆ نەگێڕمەوە کە پەیمانم دایتێ، ناتوانم ئەو پرسیارەت ئاڕاستە بکەم. هەر لەو ڕۆژەوەی لەدایک بوویت، پڕ بە دڵ حەزمەکرد باسی کچەی پرتەقاڵێ بۆ بکەم. ئەمڕۆکە مەبەستم لە کاتی ئەم نووسینەیە تۆ زۆر بچکۆلیت و ناتوانی لەو چیرۆکە تێبگەی بەڵام خوازم ئەم چیرۆکە ببێتە میراتێکی بچکۆلە و بۆت بمێنێتەوە هەبێت لە شوێنەکە دابنرێت و چاوەڕوانی ڕۆژێکی تری ژیانت بێت وا ئێستاکە ئەو ڕۆژە هاتۆتە پێشەوە کە گەیشتمە ئەم شوێنە ناچار بووم چاو لەسەر کاغەزەکان هەڵبگرم لەو پێش زۆر کەڕەت هەوڵم داوە باوکم بیر بکەوێتەوە لەو شادیسانەوە هەوڵم مایەوە ئەو خۆی داوای لێکردم بەڵام هەموو ئەو یادەوەریانەی کە خۆم پێم وایە لە بیرم بن لە کاسێتی ڤیددیوکان و وێنەکانم وەرم گرتوون. بیرم یەت کە مناڵ بووم شەمەنەفەرێکی گەورەی بڕیۆم هەبوو، بەڵام سوودێکی وای لێ نابینم و ناتوانم لە ڕێگەیەوە باوکم بیر بکەوێتەوە. پاسکیلە سەوزە سێتاییەکە هێشتا هەر لە گەراجەکەمانایە. لە سەردەمی مناڵیمەوە ئەوەشم لە یادە. هەر زۆر دڵنیام کە لە بیرمە. ماشێنە سوورەکەش هەمیشە لە بنی بنەوەی ئەمبارەکەدا بووە. هەرچەنە کەم هیچ وێنەیەکی پیاسەکانی سۆگنسڤانم نایەتەوە بەرچاو ئەوەشم بیر نایەتەوە کە لەگەڵ باوکمە لەسەر قەڵای تریڤان بووبم من زۆر کە ڕەچوومەتە ئەوێ بەڵام لەگەڵ دایکم و یۆرگن هەبووم یەک کەڕەتیش من و یۆرگن چوینە ئەوێ ئەو ڕۆژە بوو کە مەریەم لەدایک بوو دایکم لە خەسخانە کەوتبوو بێگومان یادەوەریەکی زۆری خان و هاوینەکەی فێڵستیۆڵنم لەهادا بەڵام باوکم لەو یادەوەریانەدا ونا تەنها دایکم و یۆرگن و مریەمی بچکۆلانی تێدایە دەفتەرێکی یاداشتمان لە خان و هاوینەکەمانە هەیە و چەنەها جار هەموو ئەو شتانم خوێندۆتەوە کە باوکم کاتی خۆی نووسیبوونی بەڵام کێشەکەم لەوەدایە کە ئەو شتانەم بیر نایەتەوە کە ئەو باسی کردوون تا ڕادەیەک بەلامەوە هەر وەک وێنەکان و ڤیددیوکانی لە هاتووە ئێوارەی جەژنی پاک لەگەڵ جۆرجدا کۆخێکی بەفرینی گەورەمان دروست کرد هەر بۆیە یاری چرای بەفرینیشمان تێدادانا بێگومان من هەموو چیرۆکانم خوێندبوو و هەندێکیشانم لەبەر کردبوو بەڵام هەرگیز نەمتوانیوە هێندەم بیر بکەوێتەوە کەمنیش لەنا ئەو چیرۆکانەدا بووم من ئەو کاتە تەمەنم دوو ساڵ و نیو بووە کە ئەو کوخە بەفرینە گەورەیە و چرای بەفرینم لەگەڵ باوکما دروست کردووە وێنەی شێو کوخەشمان هەیە بەڵام زۆر ناڕوونە و تەنها ڕووناکی چراکانی تێدا دیارە ئەی تۆزانی تەلیسکۆبی هۆبڵ چی بەسەر هاات؟ تۆی شتێک دەربارەی ئەو تەلیسکۆبا زانیت؟ ئەستێرەناسەکان هیچ زانیارییەکی نوێیان لەو بارەیەوە بۆ دەرنەکەوتووە کە تیشک بخاتە سەر ماددەی پێکهێنەری گەردوون؟ لەگەڵ خوێندنەوەی ئەو دێڕەدا موچڕکەیەکم پێدا هات، چونکە هێندە نابێت پڕۆژەیەکی تایبەتیم دەربارەی ئەو تەلیسکۆبە ئاسمانییە نووسیبوو. هەڵبەتە بە زمانی ئینگلیزی پێڵێن هابل سپیس تەلسکۆپ قوتابیەکانی تری پۆلەکەمان بە ڕاشکاوی لەسەر دووگۆڵیان نووسی بوو یان دەربارەی گۆرانی بێژە بەناوبانگەکانی مۆسیقای پۆپ و کتێبەکانی هاری پۆتەریان نووسی بوو بەڵام من خۆم گەیاندە کتێبخانە و هەموو کتێبانم داوا کرد کە لەسەر تەلیسکۆبی هۆبڵ نووسراون و لێکۆڵینەوەکەم لەسەر و بابەتە نووسی چەند هەفتەیەک لەمەوبەر لێکۆڵینەوەکەم دایە دەستی مامۆستا و ئەویش لەسەر لاپەڕەی یەکەم نووسیبووی، بەڕاستی سەرت سوڕمانم کە ئەوها بە شێوەیەکی فراوان و فرەلایەن و زانستیانە لە بابەتێکی ئاوەها سەخت نزیک بوویتەتەوە. لە دوای خوێندنەوەی ئەو دێڕەی مامۆستاوە شانازیم بە خۆمەوە کرد. وابزانم لە ژیانما هێندە شانازیم بە خۆمەوە نەکردووە مامۆستا وەک ناونیشانێک بۆ تێبینیەکانی نووسیبووی چەپیشە گوڵ بۆ ئەستێرە ناسی ئارەزوومەند وێنەی چەپکە گوڵێکی ڕازاوەشی بۆ نەخشاندبووم بڵێ باوکم توانای سەر و سروشتی هەبوو بێت